گوێگرانی ئازیز و خۆشەویست سلااوان لێبێت خۆشحاڵین لە بەشی هەشتەمی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانیدا هاتینەوە لاتەن فەرمونون لەگەڵمان بن. هەژاری موکریانی بەردەوام دەبێت لەسەر گێرانەوەی بەسەرهاتەکانی ژیانی خۆی لەگەڵ هاوڕێ و دۆستەکانیدا یەکێک لە دۆستەکانی تری مامۆستا فەوزیە مامۆستا فەوزی مەلایەکی خەڵکی عبابەیلی شارە زۆر بوو شێخ مەحموود لە پاش کوژرانی عیرفان ئەفەندی و ویستبووی فەوزی کە شاگردی عیرفان بووە بکاتە ڕاوێژکاری، فەوزی لە ترسان پەرەوازەی وڵاتان بووە، ماوەیەک لە ناو کەلهوڕ بووەتە مەلادێ، هاتبووە موکریان و لە گوندی ئاجی کەند دەژیا، زۆر عالم، زۆر کورد، شاعیر، ئیتر وەک ئاردی بەهار بۆ هەموو شت دەبوو. نەسحەت و ڕێ شاندانی ئەو، بیری کوردایەتی خستە مێشکی زۆر لە لاوانی ئاشنای. دنەدانی ئەو هێمنی کردە شاعر پاش مەرگی بابم زۆری پێ ناخۆش بوو کە ناچارم دەست لە خوێندن بەردەم دەیگوت زۆر حیفە تۆ نەخوێنی ئێمە لە تەرەغا ماڵە مەلایەکی بەدەسەڵات بووین بابم حرمەتی لە ناو خەڵکە زۆر بوو دەوڵەتیش هەبوو تا دنیا نەببووە پاشاگەردانی و خەڵکی لە ئەمنیە دەترسان ئێمەش توانی بوومان بمێنین تەنیا ناوگۆڕینی دەویست تا ببێتە قەباڵەی حیسابی. بەوهۆیەشەوە منیش گەشەم کرد. لە هەر قەباڵەی موڵک کڕینێک، یان دەبێ بڵێم موڵک ساندنێک، لەلایەن حاجی بایزاغا و کوڕانییەوە، کە ئەوسا یەکەمین دەسەڵاتداری ناوچەکە بوون، من بەدەستەوە بووم و بوومە ئاشنایان. ئەم ئاشنایەتییە پاراستمی. جارێک ڕەشیداغای نۆبار، جارێک کوڕی عەلیاغا، جارێک حوسەیناغای قاجر دەیانەویست، ئەو دوو سێ زەویەم لێ بستێنن ماڵە حاجی بایزاغا لاگریان لێدەکردم و ڕازی نەدەبوون ئاشنای قەباڵە نووسیان بەدەم گورگەوە بچێ لە تەرەغا کابراایەکی بەرپی من چوو بووە گوندێکی دیکە شەونیر و ئاموری لە مەزراکەیدا بڕابوونەوە هەرچەند من ئاگام لەم کارە ساتە نەبوو بەڵام کابرا منی بەتاوانبار دەزانی دەنا کوژراون ئاغا بە قۆنداغی تفەنگ ڕایهێشتە هاوڕێکەم بەرلەوە لێ کەوێت تفەنگم گرت و ڕام تڵاکاند و بەدەستمەوە هاات چەخماخم لێ ڕاکێشە کە دەتکوژم دایە باری باریک و ڕستن و بارمان بردەوە و لە نزیک تەراغا تفەنگەکەم داوە کە بە قسەی خۆی ئابڕووی نەچێ بەو حاڵش چوومەشکایەتی ئەحمەداغای حاجی بایزاغا کە ئەویش لە بەهانەیەکی وادەگەڕا وابزانم ئەسپێکی لە ئاغاکە ئەستاند. زۆر بەختەوەرم کە لە هاتوچۆ کردنی ماڵی ئەحمەداغا لە قەرەگوێز دەگەڵ سەید کامیلی شاعیری هەرەباش و ئاغا قۆچ بەگی قسە خۆشی بەناوبانگدا ڕام دەبوارد و یادی شیرینی ئەو ڕۆژانەم هەرگیز لەبیر ناچێتەوە هەر لەو دەمانەی لە تەرەغە دەژیاین بە هەوای لاوەتی و کەللە پڕی بێ ئەقڵانە جارێکی تریش لەگەڵ وردە مالکێکی ئامپاماندا لەسەر ئەوە برام بەردی بەسەگی ئەو دادابوو شەرهەڵگیرسا ئەو خزمی خۆی کۆکردەوە و سەیدانی کولیجە کە ماڵە خاڵوانم بوون بە هاواری منەوە هاتن کە چابوو ئەویش بێ خوێن ڕژان بۆ باسی کاسپی و سەرمایە هاوارم بۆ کاک ڕەحمانی حاجی بایزاغا برد پێنج سەد تمەنی دا کە کاسپی پێوە بکەم دەگەڵ کوڕێکدا بووینە شەریک و هەتا چل تمەنمان زەرەر کرد کلکی وشتر گەیشتە ئەرزی بەپەلە قەرزەکەی ڕەحمانم گەڕاندەوە نەوەکە تووشی زیانی زۆرتر بم لە پاش مردنی هەواڵژنم هەر دە حەول دابووم بە دڵی خۆم ژنێک بێنم زۆر کیژ و بێوە ژنیان بۆ دۆزیمەوە بەڵام کەیفم نەیدەگرتن ڕۆژێک میوانی ماڵێک بووم خوشکێکی چکۆڵەی هێشتا کاڵی خانەخوێکەم زۆر دڵگرتی بەڵام هیچم نەدرکان دوایی بیستمەوە کە ئەو کیژە ئاشنای ماڵی قۆچبەگە و قۆچبەگیش ئاشنای قسەی قۆڕ و جەفەنگم بوو خوازبێنیم لێکرد و سەری گرت، مەعسوم کچی کا حەمەدی نۆبارم لێمارە کرا کە هێشتا تەمەنی لە چاردە ساڵاندا بوو، بۆ مخارجی بۆک هێنان دامابووم، کابرایەک بە ناوی عەبدولکەریمی شەوکەت کە بازرگانی کوتاڵ و دەوڵەمەند بوو، خەڵکیش بە سوود خۆریان باس دەکرد، پیاوەتی کرد و وتی، من قەرزت دەدەمێ و هەرگا بووت، بمدەوە توانیم ژن بگوێزمەوە بەڵام تا بەخۆم زانی پتر لە سیهزار تمن بە عبدولکەریم قەرزدارم ڕۆژێک لی پرسییم بۆ کاسپیەک ناکەی وتم دەسمایە چۆن وتی تۆ زۆر بە من قەرزداری ها پێنج سەد تمەنی دیشت بدەمێ یان گاڵ دێ یان پەموو دەگەڵ کۆنە شەریکەکەم دام مەزراندەوە توتنی شینی خراپی دەکڕی دەیکوتا و سەبی لە ڕێژی دەکرد و بە عجەمانی دەفرۆشت بە نیوە قازانجەکەی وردە وردە دەبوژامەوە زستان بوو ڕێگەوبان گیرا بوو وتی، لە سایەی دڵۆپەی زۆر و تەڕایی بنی عەمبار، تووتنەکەمان هەرچەند نیو گەزێک لە سەر و بنییەوە ڕزیوە، بووەتە زێڕی بێ غەوش. تووتن بە دەرەجەی هەرە باڵا فرۆشرا و لەپڕ دەوڵەمەند بووین. هەریەکەی چوار هەزار و پێنج سەد تمەنمان پێ گەیشت و هەر ئەو ڕۆژە قەرزی عەبدولکەریمم دایەوە و دەسمایەشم بۆ مایەوە. هەر ئەو ساڵەش لە ئیدارەی تووتنی بۆکان بوومە عەمباردار، مانگی بە سەد و بیست تمەن، بەو شەرتەی دوو مانگ لە حەقووقەکەم بۆ ئەو کەسە بەرتیل بێ کە دایمەزراندووم، تووتنیشم بە بەرەوە دەکڕی و دەفرۆشت. هێندێک شیعرم لەسەر تووتن دزین هەڵگێڕابوونەوە، هەرچی گۆکارییەکی لە ئیدارەی تووتندا دەکرا، دەرمخستبوو. دەگەڵ برادەرێکا بووینە شەریک، گەنممان لە بۆکانەوە دەبردە تەورێز و دەمانفرۆشت، چونکە زۆرمان دەبرد، ئەگەر کیلۆی نیو شای خێر بکردایە هێشتان زۆر بوو، جارێکیان سەد و بیست تمەنمان زەرەر کرد، هەرە ڕۆژە چووینە دیدەنی، حەمەدەمیناغای مەحمووداغا، کە ئاغای بۆکان بوو، قەپان و سەرانەی ماڵاتی بازاڕمان ئیجار کرد بە مانگی هەشتا و یەک هەزار تمەن چوار کەسی دیش خۆیان کردە شەریکمان نۆ ڕۆژمان بە دەستەوە بوو یانزە هزار تمەنمان خێرکرد تا لەسەریان زیاد کردین جارێک هەمامی بۆکانم بە ئیجارگرت بەڵام نەچوومەسەری و بەهشت تمەن خێرە فرۆشتمەوە خلاصە لە بۆکان خێروبێرم بەسەردا دەباری و جگە لە کاری ڕۆژمان کە سەردان لە بازاڕی گەنم فرۆشان و بە شاراگەڕان و سیرکردنی قەیسەری و ڕاستە بازاڕان و چاوچڕاندن بوو شەوانە هەر لە ئێوارەوە دەچوینە سینەما ئەمما ڕاست دەوێ ئێستاش نەمزانی کە فیلم باشە و کام فلیم ناخۆشە خاوەن سینەماکان بۆ ڕاکێشانی لاوان کچی زۆر جوانیان بە خزمەتکار ڕادەگرت پیاو کە لە لۆژ دادەنیشت و کچێکی زۆر لوسی بە نازۆ نووس فێرکرا و بە شیرنی و ئابجەوە دەهاتە ژوور و بەدەست بازیەک و گاماچێک و دوان پۆڵێکی باشێکی چوار و پێنج بەرابەری نرخی بازاری لە مشتری دەستان ئێمەش لەو دادۆشین و دەستبڕینە بە ئاشکرایە خۆشمان داهات و بە ئانقەست ملمان بە تەپکەوە دەکرد ڕۆژێک لەسەر قسەی خەڵک چوینە مزگەوتێک لە تەورێز بەناوی ساحیبول ئەمر کە گوتیان چوار شەمۆیان زۆر خۆشە حەوش و ژووری مزگەوت لە ژن و کچ جمەی دەهات بەردی دیواریان دەلستەوە کە بە مراد بگەن لە ژوورەوە گومبەزۆکێک هەبوو دەیان گوت ئیمامە مەلایەکی پیری ڕدێن خەناوی بە زیارەت ڕادەگەیشت دوای زیارەت من دوو تمەنمدایە کابرا کە هیچ کەس هەرگیز لە چوار شایی پتری نەدابووە لەو حاتەمیەم واقی بردەوە هەروەک بترسێ کە لێی بستێنمەوە نایە تەنکەی باخەڵی و خۆیدایە سوچێکی تاریک و زەق لە منی ڕوانی تا تەماشام دەکرد چاوێکی لێدا دەگرتم تەواو دڵ خورد بووم هەمزەم تێگەیاند و لی چووە پێش و بە تۆڕێ تێی ڕاخوڕی پێیگو بۆ چاو لە هاواڵم دادەگری مەلاگوتی کەس وەک ئێوە مەرد نییە لەسەر یەک دوو تمەنتان داومێ ئێستاش ئەمڕۆ وەرنە ماڵە من نۆژنی زۆر جوانم بەدەستە کامیانتان هەڵبژار لێتان سیغە دەکەم و خزمەتکارم من گوتم ئاغا ئێمە سنی مەزەبین سیغە و قەحبە لای ئێمە وەک یەکە و بە حرامی دەزانین ئەمە ناکەین ئاخێکی هەڵکێشاوتی خوانەکە سنی بن پێی وا چاک حیفە سنی بێ چوشی نەزیارەتی سید هەمزە کە عەزیز خانی سەرداری موکری لە بارەگای ئەو نێژراوە و گۆڕەکەشی زۆری قەدر گیراوە، چونکە لە دەورانی دەستەڵاتیا خەڵکی تەورێزی لە باڵای قاتی و گرانی ڕزگار کردووە، ڕەنگە نەشیان زانیبێ ئەویش سوننی بووە، ئەوی لە بیرمە کە سرنجی ڕاکێشابم دیدار لە ماڵی قەرەسەید ناوێک بوو کە دەیان گوت، تێری قسەی خۆش بۆ کردین پاش چەند ساڵ بیستمەوە کە سەید جاسوسی ئینگلیسان بووە لە تەورێز بۆ ڕیشتاشین و سەرچاکردن دەچوینە لای دەلاکێک گوتی شتێکم بۆ بنووسە کە ڕیشتاشین بە قەرز نابێ من دوو شعری فارسیم بۆ نووسی بوو کە لە بیرم نەماون بەڵام ماناکەی ئەوە بوو هەیبێ ئینساف تۆ ڕیشەکەت لای من دەتاشی و قەرز نادەیەوە من کوێت بگرم کابرا دە شووشەی گرتبوو هەڵی واسیبوو، ڕۆژێک گوتی، نازانم چت نووسیوە، بەڵام هەرچی دەیخوێنێتەوە پێ دەکەنییە و پێشم ناڵێن چییە. ئەوەندەم لە بیر چوو بڵێم، بۆ هەوەڵجار کە هاتمە تەورێز و چوومە باغی گوڵستان، دیتم تورکێک زوڕنا لێ ئەدا. هیچ شتێکم پێ لەوە عەجایبتر نەبوو. پێم وا نەبوو جگە لە لۆتی کورد کەس زوڕنا لێ بدا. چەند سەیرە، تورک و زوڕنا لێدان! زۆر جار دەمبیست کە فڵانە کەس زۆر دیندارە و فیسەرە کەس دینی کەمە زۆرم بیر لە دین دەکردەوە کە دەبێت چ بێ ئاخری حەلم کرد گرێی ئەستۆم بە دین زانی منیش لە ناو منداڵاندا کە پیاوێکم دەدیت گرێی بەر ئەستۆی زلە دەمگوت ئەو پیاوە زۆر بە دینە ئەگەر گرێی ئەستۆی زۆر زەق نەبووایە دەمگوت دینی لاوازە چونکە کوڕە مەلا بووم منداڵان باوەڕیان پێدەکردم و ئەوانیش دیندار و بێدینیان دەناسی بۆخۆشم دەستم لە گرێی ملی خۆم دەدا بەداخەوە زۆر بچووک بوو دەمگوت با گەورە بم ئەمنیش دێمە ڕیزی دینداران تا نەکەوتمە ناوفەقیان و زۆریان دەگەڵ نەژیا بووم دینداریەکەم هەروە گەرم و گوڕ بوو بەڵام دەڵێن گایەک دەپاڵ گایەکدابێ ئەگەر ڕەنگی نەگرێ خۆی دەگرێ لەم بارەوە هاتمە ڕیزی فەقیان و لە نوێژی سبینێ چوون نەدەگریام بەڵام خودا و پێغەمبەر ناسین و عقیدە بە شێخایەتی شێخی بورهانم هەروەک خۆی ما هەرچەند خۆم بە مەنسوبی شێخی بورهان دەزانی دەگەڵ ماڵە سبەیدی زەمبیلیش ئاشنایەتی زۆرگەرم و گوڕم هەبوو شێخ محەممەدی خانەقا وە کوڕێکی خۆی دادەنام و لە قەبی جوجەڵەی دابوومێ سەید محەممەدی زەمبیلیش زۆری خۆش دەویستم و هەتا بچوومایە زەمبیل دەیبردمەوە ژووری ماڵ و ئەو پەڕی لوتفی دەگەڵ هەبوو. واتە لە هەردووک بەری جۆگە دەلەوەڕام. ئەگەرچی لە دواییدا نوێژیشم دەچوون و زۆر جاران هەر تەرکم دەکردن، بەڵام ڕۆژووگرتنم تا تووشی نەخۆشی سیل بوونم لە بەغدا دەست لێ بەرنەدابوو. وەک باسم کرد تازە تەمەنم دەبووە یازدە ساڵ کیژێکم خۆش دەویست بەبێ ئەوە هیچ لە لای دڵبەر بدشکێنم دەپاڵ خۆمدا دەسوتام و پیاو هەق بڵێ ئەو دڵداریە زۆری دڵنەرم کردم و هەست و بیری ناسکی فێرکردم دڵداریەکی زۆر پاک بوو هەرچەند دڵبەرەکەم لە پاش زۆر ساڵان هەستی پێکرد و ڕووی خۆشی نیشاندام بەڵام فەرقی دارایی ماڵی باوشی ئەو باوکی من نەیهێشت پێک بگەین و بەرهەمی هەمووگریان و دڵ دۆڕاندن لە یەک دوو ماس تێنەپەڕی و بۆ یەکجاری لێکدیدار ئاخیرەت بووین و ئێستاش بە پیری تاوە بیرم دێتەوە ئاخێکی ساردی بەدوودا دەنێرم. دووهەمجار دڵم وەک پەپولەیەک بە پەڕەی گوڵی ڕوومەتی کیژێکی کچە مەڕدارەوە نیشتەوە. هەرچەند خەڵک دەیانگوت دەموچاوی دەنکە دەنکە ئاوڵاویە و سپیڵکەیەکی زۆر جوان نییە، بەڵام لەبەر دڵی من وینوسی خودای جوانی بوو، ئەویش زۆری خۆشدەویستم، ڕەشماڵیان لە نزیک ڕەشماڵی خانەخوێی من بوو، هەرچی ڕێکمان نێوان بوو، ڕۆژانە کە پیاوێن دەچوونە کاری و کاری ماڵێ لەسەر ئەو بوو، زۆر دەرفەتمان بۆ دەڕەخسا کە یەکتر ببینین و بە ڕاز و نیاز و وردەماچان کوڵ و کۆی خەم دامرکێنین. شەوێک لە شەو شەق بووندا ئێستاش نازانم چۆن توانیم خۆم لە سەگان بدزمەوە و چۆن موێرا وەک دزی لە زەبر دەرگای شیغ لادەم و بچم لە خەو خەبەری کەمەوە هاتە دەر و لەسەر وردە دڕوە گوێنیان دەستەملان درێژ بووین ئەوەندە کیژێکی پاک و شەرم بەخۆ بوو کە شەرمم لێ دەکرد و بە هیچ بارێک خەیاڵی خراپم بەدڵدا نەهات حەزم دەکرد هەڵیگرم، بەڵام تارمایی باوکم دەهاتە بەر چاوم و دەترسام. لە پاش ماوەیەک لە دڵی خۆمدا بڕیارم دا کە بچم و هەڵیگرم. بەڵام هەیهوو، گوتیان برایەکانی زانیویانە و پاسی دەدێرن و تۆش ببینن سێبەرت بە تیر دەنگێون. هەر ئەوەندەم توانی لە دەرفەتێکدا نیو دەقیقەیەک بیبینم و داخ و عەزەت بە یەکتر بگۆڕینەوە. ڕاستی برینێکی تازە هاتە سەرکۆنا برینی قرتماغا گرتووی دڵم لە پاش ئەو دووجار ناهمێت بوونم ئیتر دڵداری ڕاستەقانیم لە بیرچووەوە بوومە پەپولەیەک کە لە گوڵێکەوە بۆ گوڵێک دەفرێ و لە جیابوونەوەش تەمدای ناگرێ لە هەر دێشی خوێندومە لە هەر جێکی پیا ڕابردووم هەر جوانێکم دیوە چاوی بزم تێبڕیوە جایان بە بۆڵە جوێنیان پێداوم یان بزیان هاتۆتە سەر لێوان و جار ناجار بە دوو قسەی خۆش بەسەریان کردومەوە و گاگایەکیش ماچ و موشێکم دەستکەوتووە هێشتا لاوێکی لوس و پووز بووم ژنە ئاغایەکی زۆر جوان و بەسەر و سیما و کەی خوددا و پیاوانە کە لە مەجلسی پیاوان دادەنیشت و لە داکوژانی کێشەی خەڵک و گوندیاندا قسەی لە سەروی پیاوانەوە بوو تەمەنیشی لەو دیوسی ساڵ بوو نازانم چۆنی چاو دابووە من بە هەزاران نەرمەفێڵ و لاواندنەوەی دایکانە کێشامیە بەرکەمەندی خۆی و بە تەپکەیەوە بوو ماوەیەکی زۆر وەک دایکەکەی ژان ژاک ڕۆسوی لێهات تا نەمرد لەو دڵداریە دەرنەچوم و لە ڕاستیشدا مەرگی ئەو داغێکی گەورەی بەجەرگەوە نام ئیتر ئەو دڵداریە ڕاست و درۆیانە گشتی بە ژنهێنانم دوایی هات و لە هەردوو جاری ژنهێنانمدا عاشقی شەریکی ژیانی خۆم بووم و زۆریش خۆم بە بەختەوەر زانیوە. خۆشەویستان لێرەدا بەشی هەشتەمی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژار مکریانی کۆتایی هات